قەسەم بە ئاسمانی خاوەنی جوڵە و هەڵسوڕانەوە کە لە پاش تەواو کردنی هەر خولێکی ئەگەڕێتەوە ئەو شوێنەی خولی جوڵەکەی لێوە دەست پێ کردووە. والارض ذات الصدع. قەسەم بە زەوی کە خاوەنی ئەو گژ و گیا و دار و درەختانەیە لە درزی ئەوەوە دێنە دەر. انه لقول فصل. ئەم قورئانە فەرموودەیەکە ڕاست و چەوت لێک جوێکاتەوە. دەی مۆڵەتی ئەو کافرانە بدە بۆ ماوەیەک و پەلەت نەبێ بۆ سزادانیان، منیش چەردەیەک مۆڵەتیان ئەدەم و لێیانەگەڕێم تا سەرەنجام تۆڵەی حەقی خۆیانیان لێ ئەسێنمەوە.